بەشی یەکەم کتێبی مەکتوب نووسینی پاولۆ کۆیلۆ وەرگێڕانی یاسین عومەر خوێندنەوەی سارا کاری دەنگی ڕاوێژ دەزگای چاپ و پەخشی سەردەم 2002 مەکتوب مەکتوب بەواتای ئەو شتەی نووسراوە بەڵام عەرەبەکان وە هەست دەکەن کە ئەمە وەرگێڕانێکی گونجاو نەبێ بۆ ئەم وشەیە لەبەر ئەوەی هەرچەندە هەموو شتێک لە پێشەوە نووسراوە، بەڵام خوداوەند میهرەبانە و تەنیا بۆ یارمەتیدانی ئێمە ئەو شتانەی نووسیوە. نووسەر لە نیۆرکە، بە مەبەستی ئامادەبوون لە مەوعیدێک، چاوپێکەوتنێک، هەندێک درەنگ کەوتووە. کاتێک کە لە ئوتێل دێتە دەرێ، سەیر دەکات پۆلیس ئوتومبێلەکەیان بۆ گەراجی وەستانی ئوتومبێلان گواستۆتەوە. خواردنی نانی نیۆرۆ زیاد لە پێویست دەخایەنێ و سەرئەنجام درەنگ دەگاتە سەر وەختی مەوعیدەکە. بیر لەو زیانە دەکاتەوە کە دەبێ بەهۆی ئەم درەنگکەوتنەوە بیدات. درەنگکەوتنەکەی بە گران لە سەری تەواو دەبێ. لە پڕ بیری دەکەوێتەوە کە ڕۆژی پێشوو دراوێکی دۆزیوەتەوە و هەڵیگرتۆتەوە. هەست دەکات جۆرە پەیوەندییەکی هێما ئامێز لە نێوان دراوەکە و ڕووداوەکەی ئەو ڕۆژەدا هەیە. بیر دەکاتەوە، کێ چووزانێت، ڕەنگە وا بڕیار بووبێ کەسێکی تایبەت پارەکە بدۆزێتەوە، بەڵام لە پێش ئەوەی ئەو کەسە تایبەتە ئەو هەلەی بۆ هەڵبکەوێت، من پارەکەم دۆزیوەتەوە. ڕەنگە من ئەم پارەیەم لەسەر ڕێی کەسێ دوورخستبێتەوە کە بەڕاستی پێویستی بەو پارەیە هەبووە. کێ چووزانێت، ڕەنگە ئەو ڕووداوەی من بەشداریم تێدا کرد لە پێشەوە نووسرابێت. نووسەر هەست دەکات کە دەبێت خۆی لە شەڕی ئەو دراوە قوتار بکات. هەر لەو ساتەوەختەدا لە قەراغی شۆستەکەدا مرۆیەکی شڕۆڵە دەبینێ. یەکسەر دراوەکە دەدات بە سواڵکەرە شڕۆڵەکە و دەست دەکات بە جۆرێ لە جۆرەکانی هاوسەنگی بۆ شتەکان گێڕاوەتەوە. شرۆڵە دەڵێت، ڕاوەستە، من دەرۆزەکەت نیم، من شاعیرم و دەمەوێت لە بری ئەمە شیعرتان بۆ بخوێنمەوە. نووسەر دەڵێت، زۆر باشە، بەڵام باشتر وایە زۆر درێژ نەبێت، چون پەلەمە. شرۆڵە دەڵێت، ئەگەر هێشتا زیندوویت، ئەوا لەبەر ئەوەیە کە هێشتا نەگەیشتوویتە ئەو شوێنەی کە دەبێت لێی بیت. بیر لە مارمێلکە بکەرەوە هەموو تەمەنی لەسەر زەوی بەسەر دەبات ئاوات بە باڵندەکان دەخوازێ و لەوەی چارەنووس بۆی دیاری کردووە ڕەنجاو و زیزە بیر دەکاتەوە من ناحەزترین مەخلووقی جیهانم ناشرین مچوڕکەهێنەر و مەحکووم و بەخزین لەسەر زەوی ڕۆژێک دایکە سرووشت داوا لە مارمێلکە دەکات کە قۆزاخەیەک بتنێت. مارمێلکە دەتەوقێ. ئەو تا ئەو ڕۆژە هیچ قۆزاخەیەکی نەتنیوە. پێی وایە بەم کارە گۆڕی خۆی دروست دەکات و خۆی بۆ مردن ئامادە دەکات. سەرباری هەموو ناڕەزایەتییەکانی لە ژیان گلەیی لە خواوەند دەکات. خودایە! ئێستا لەگەڵ ئەم ژیانە ڕاهاتووم، دەتەوێت هەموو ئەو شتی کەمانەی کە هەمن لێم بسەنینەوە؟ بە نائومێدییەوە خۆی لە قۆزاخەکەدا حەپس دەکات و چاوەڕوانی سەرئەنجامی کارەکە دەکات پاش چەند ڕۆژێک بۆی دەردەکەوێ کە بۆتە پەپولەیەکی جوان و دەتوانێت بە ئاسماندا بفڕێت و هەمووان ئافەرینی دەکەن مارمێلکە لە واتای ژیان و ئیش و کاری خواوەند سەری دەسوڕمێ کابرایەکی غەریب چووە لای سەرگەورەی پەرستگای سیتا و داوای ڕێنوێنی لێ کرد دەمەوێت باشتر بژیم بەڵام ناتوانم مێشکم لە بیرگەلی ئاڵوودە بە گوناه پاک بکەمەوە باوکی گیانی قەشە سێرێکی دەرەوەی کرد بایەکی خۆشی دەهات ڕووی کردە کابرا و گوتی گەرمای ئێرە ئازاردەرە دەتوانی هەندێ لەو بایە بگریت و بیهێنیتە ژوورەوە تا ئێرە فێنکتر بێت؟ کابرای غەریبە گوتی، ئەم کارە ئەستەمە. باوکی گیانی گوتی، ئەوەی تۆش دەتەوێ بە هەمان ئەندازە ئەستەمە. بەڵام گەر بزانیت کە چۆن وەسوەسەکان لە خۆت دووربخەیتەوە، ئەوا هەرگیز قۆرتێ نابینی. پیر دەڵێت، ئەگەر بڕیارە بڕیارێ بدەیت، باشتر وایە ئەم کارە ئەنجام بدەیت و لەگەڵ ئاکامەکەیدا دەست و پەنجە نەرم بکەیت. تۆ پێش وەخت نازانی ئەو ئاکامانە چین. هونەری غەیب بێژی هاتە ئاراوە تا ئەو پەندە فێری خەڵکی بکات کە هیچ کاتێ خەیاڵی پێشبینی کردن بە ئایندەوەی بە مێشکدا نەیەت. هونەری غەیب بێژی پەندێکی باشە بۆ خەڵکی بەڵام لە پڕاکتیکدا دەستەوەستانە لە ئەنجامدانی ئەو شتەی ئیدیعای دەکات. عیسا لە یەکێ لە نزاکاندا بە ئێمە دەڵێت با ویستی خواوەند بەدی بێت کاتێک کە دەیەوێت کێشەیەک حەل بکات ڕێگە چارەیەکیش دەخاتە بەردەست. گەر بڕیار بوو هونەری غەیب بێژی بتوانێت ئەو شتەی کە دەیڵێ بە کردەوە جێبەجێی بکات ئەوا دەبوو هەموو فاڵگرەو تاڵیب عیلمەکان ساماندار و بەڕێز و بەدەسڵات بوونایە. موریدێ هاتە لای پیرەکەی گوتی، ساڵگەرێکە بە دوای ڕووناکیدا دەگەڕێم، وای بۆ دەچم نزیک نزیکم پێی بگەم. دەمەوێت بزانم هەنگاوی دوای ئەوە چییە؟ پیر گوتی، چۆن چۆنی ژیانت دەگوزەرێنی؟ مریت گوتی هێشتا فێری ئیشێک نەبووم باوکم و دایکم یارمەتیم دەدەن پێم وایە ئەمە مەسلەیەکی زۆر گرنگ نەبێت پیر گوتی هەنگاوی دوای ئەمە ئەوەیە کە نیو خولەک چاو ببڕیتە خۆر مریت بە قسەی کرد پاش نیو خولەک پیر داوای لە قوتابییەکەی کرد وەسپی دیمەنی چواردەوری بکات قوتابی گوتی هیچ شتێ نابینم خۆر کاری لە بیناییم کردووە موراد یاخو پیر گوتی ئەو کەسەی کە بە تەنها بە دوای ڕووناکیەوەیە و خۆی لە ئەرکەکانی دەستزێتەوە هەرگیز ڕوانکی بەدەست ناهێنێ ئەو کەسەی بەردەوام تەماشای خۆر دەکات کوێری چاڕوانی دەکات پیاوێک لە یەکێ لە دۆڵەکانی کوێستانانی پیرنە لە حاڵت حاڵێکدا کە بەڕێدا دەڕۆیشت بە شوانێکی پیر گەیشت و خواردنەکەی لەگەڵدا بەش کرد پاش ماوەیەکی دوور و درێژ لەگەڵ یەک دانیشتن و لەبارەی ژیانەوە قسەیان کرد پیاوە گوتی ئەگەر کەسێک بەڕاستی باوەڕی بە خودا هەبێت دەبێت قبوڵی بێت کە مرۆڤێکی ئازاد نیە لەبەر ئەوەی خواوەند فەرمانڕەوایە بەسەر هەموو جوڵەیەکیدا. شوانە کابرای بۆ دۆڵێکی قوڵی ئەو دەوروبەرە برد بۆ جێگایەک کە مرۆڤ دەیتوانی بە ڕوونی دەنگدانەوەی دەنگی خۆی ببیستێ. شوان گوتی، ژیان وەکو ئەم دیوارانەیە و چارەنووس وەک هاوارێکە کە هەریەک لە ئێمە دەشێت بیکات. هاوارەکەی ئێمە بەر دیوارەکە دەکەوێت و بە هەمان شێوە سەر لە نوێ بەرەو لامان دەگەڕێتەوە. خواوەند وەک دەنگدانەوەی دەنگی ئێمە وایە. پیر دەڵێت، سەردەمێ دێت هەست دەکەیت کاتی ئەوە هاتووە کە گۆڕانکارییەک ساز بکەیت. لەم کاتەدا لاشعوریانە کاسێتەکە لە سەرەتاوە لێدەدەین تا سەر لە نوێ تەماشای تێکشکاندنەکانمان بکەین هەرچی زیاتر لە ژیاندا بەرەو پێش دەڕۆین زیاتر ساتەوەختی دژوار لە ژیانماندا دێتە پێشەوە هاوکات ئەزمون بۆ سەرکەوتن بەسەر گرفتەکان و بەدەستهێنانی ڕێگەی پێشەوی ئامڕازگەلێکی بەهێزتر دەخاتە ئیختیارمانەوە کاسێتی دووهەمیش هەیە کە دەبێت ئەویش لێبدەین ئەگەر تەنها تەماشای کاسێتی شکستەکانمان بکەین نائومێدی لە پەل و پۆمان دەخات خۆگەر تەنیا تەماشای کاسێتی سەرکەوتنەکانمان بکەین دووچاری لە خۆبایی بوون دەبین و خۆمان لەوە بەزاناتر دەزانین کە هەین ئێمە پێویستمان بە هەردوو کاسێتەکەیە مورید بە پیرەکەی گوت، من زۆرتر ڕۆژگارم بە بیرکردنەوە لە شت گەلێک کە نابێ بیریان لێ بکەمەوە و بە ڕۆچوون و بە ئارەزوو گەلێکدا کە نابێت بە مێشکمدا بێن، هەروەها بە داڵغەی بێهوودەوە بەسەر بردووە. پیر قوتابییەکەی بۆ پیادەڕێیەکی دارستانی پشتەوەی ماڵەکەی بانگەش کرد. لە ڕێگای لە ڕێگا پیر گیایەکی پیشانی مورید دا و پرسی، ئەمە چ گیایەکە؟ مورید وەڵامی دایەوە، بەلادۆنا گیایەکی ژەهراوییە کە هەر کەس تامی بکات دەتوانێت بیکوژێت. پیر گوتی، بەڵام ناتوانێت کەسێ بکوژێ کە تەنیا تەماشای دەکات. داوا و تکا سەلبییەکانیش ئەگەر لە ڕێل لانەدەن ئەوا ناتوان ئازارێکت پێ بگەیەنن. لە نێوان فەرەنسا و ئیسپانیادا زنجیرە شاخێ هەیە کە لە گۆشەیەکی پشتی گردەڵۆیەکدایە گوندێک بە ناوی ئارجلیس هەیە هەموو ڕۆژێ پاش نیوەڕۆ پیرەمێرد بەسەر ئەم گردەڵەکەیەدا سەردەکەوێت تا سەرێ نووسەر کاتێک کە بۆی کەمین جار پینایە ئەم گوندەوە ئاگایەکی لەم مەسلەیە نەبوو لە گەشتی دووەمدا سەیری کرد دووبارە هەمان پیرەمێردی بینیەوە و هەر جارێ کە بۆ ئەو گوندە دەڕۆشت پیرەمێردی دەبینی بە وردییەکی زیاترەوە لە وردەکارییەکانی ورد دەبۆوە. جلەکانی کڵاوە چەرمییەکەی گۆچان و چاویلکەکەی. ئەم ڕۆژانە هەر کاتێ نووسەر بیری لەو گوندە دەکاتەوە ناخودئاگایانە پیرەمێردیشی بیری دەکەوێتەوە. نووسەر تەنیا یەک جار لەگەڵ پیرەمێرد قسەی کرد. بە گەڵتەوە لێی پرسی پێت وایە خوا لەم کوێستانە جوانەدا دەژی؟ پیرەمێرد وەڵامی دایەوە خوا لە هەر شوێنێ ڕێگەی چوونە ژوورەوەی پێ بدەن دەژێت. شەوێک پیرێک لەگەڵ مریدەکانیدا خەڵوەتی هەبوو. پیر داوای لە موریدەکان کرد ئاگرێ بکەنەوە تا بتوانن لە دەوری دابنیشن و بڕێک قسە بکەن. پیر گوتی، ڕێگای مەعنەوی وەک ئەم ئاگرە وایە کە لەبەر دەمماندا دەسووتێ. کەسێ کە دەیەوێت ئاگر رێ بکاتەوە، سەرەتا دەبێت بەرگەی دووکەڵێکی ناخۆش بگرێ کە هەناسەی دژوار دەکات و چاوانی لە پڕ لە فرمێسک دەکات. ئا بەم شێوەیە کە باوەڕی سە لە نوێ دەبوژێتەوە بەڵام کاتێ ئاگرەکە داگیرسا دووکەڵ نامێنێ و گڕ و گەرما و ڕووناکییەکی خۆش دروست دەکات یەکێک لە موریدەکان پرسی چۆنە ئەگەر کەسێکی تر ئاگرەکەمان بۆ داگیرسێنێ یان یارمەتیمان بدات خۆمان لە دووکەڵەکەی بە دوور بگرین مراد گوتی ئەو کەسی وا دەکات پیرێکی ڕاستەقینە نییە ڕێبەری ڕاستەقینە دەبێ بتوانێت ئاگرەکە بۆ هەر کوێیەک کە دەوێ ببات یان هەر کاتێک کە ویستی بیکوژێنێتەوە چونکە ئەو لەبەر ئەوەی هیچ کەسێکی فێری ئاگرکردنەوە نەکردووە دەشێت هەمووان لە تاریکیدا بەڕەڵڵا بکات پیرێک بە قوتابیەکەی گوت لەم ڕێگایەوە کە دەڕۆی بە دەرگایەک دەگەیت ڕستەیەکی لەسەر نووسراوە بگەڕێرەوە و پێم بڵێ ئەو ڕستەیە چی دەڵێت. مورید لەش و ڕۆحی خستە گەڕان و سەرئەنجام ڕۆژێ گەیشتە ئەو دەرگایە. ئەوجا هاتە لای پیرەکە و گوتی، ڕستەی سەر دەگاکە ئەمە بوو. ناشێ. پیر پرسی، ئەو ڕستەیە لەسەر دەگاکە بوو یان لەسەر دیوارەکە؟ مورید وەڵامی دایەوە، لەسەر دەرگاکە. پیر گوتی، زۆر باشە. کەروونەکەی بسووتێنە و دەرگاکە بکەرەوە. مورید بە قسەی کرد، کاتێ دەرگاکە بە تەواوی کرایەوە، ئیتر نووسینەکە نەدەبینرا. مورید درێژەی بە ڕێگاکەی دا. پیر دەڵێت، چاوانت لێک بنێ، یان تەنانەت بە چاوانی کراوەشەوە لە خەیاڵی خۆتدا پۆلە باڵندەیەک لە حاڵی فڕیندا بێنە بەر چاوت. ئێستا پێم بڵێ باڵند پێم بڵێ چەند باڵندە دەبینی؟ پێنج یانزە یاخود شازدە؟ وەڵامەکە هەرچی و یەک بێت، هەڵبەتە ئەمە پرسیارێکی دژوارە. خاڵێ لەم ئەزموونە پچکۆلەیەدا بە ڕوونی دەردەکەوێ. دەتوانیت لە خەیاڵتدا پۆلە باڵندەیەک ببینیت، بەڵام ژمارەی ئەم باوندانە بەدەرە لە ئیختیاری تۆ، لەگەڵ ئەوەشدا ئەم دیمەنە هێشتاش ڕوون و دەقیقە، دەبێت وەڵامێک بۆ ئەم پرسیارە هەبێت، ئەوەی کە ژمارەی باوندەکانی ئەم دیمەنە دیاری دەکات کێیە؟ بێگومان خۆت نیت. پیاوێک بڕیاری دا بچێت بۆ بینینی ڕاهیبێک کە لە نزیک پەرستگای سیتا دەژیا. لە پاش ماوەیەک سەرگەردانی لە بیاباندا، سەرئەنجام کابرا کابرای ڕەبەنی ڕاهیب دۆزییەوە و لێی پرسی، دەمەوێت بزانم یەکەمین هەنگاوێک کە لە ڕێگەی مەعنەویدا هەڵبنرێت چییە؟ پارسا ئەوی بۆ قەراغی کانێکی بچکۆلا برد و داوای لێکرد تەماشای وێنەی خۆی لە ئاوەکەدا بکات. هەتا کابرا ویستی وێنەی خۆی لە ئاوەکە ببینێ، پارسا چەند دانە بەردێکی هەڵدایە ناو ئاوەکەوە. کابرا گوتی، ئەگەر لەسەر ئەم کارەت بەردەوام بیت، ناتوانم وێنەی خۆم لە ئاوەکەدا ببینم. پارسا گوتی، هەر بەو جۆرەی کە ناتوانی لەناو ئاوی شڵۆقدا وێنەی خۆت ببینی، هەرگیز ناتوانیت بەدوای خوادا بڕۆیت و بگەڕێیت لە حاڵەتێکدا کە لەم ڕگەڕانە دڵپەشێواو بیت، ئەمە یەکەمین هەنگاوە. لە کاتێک کە نووسەر مەشقی لەسەر چاودێری زەند دەکرد، ڕۆژێ مامۆستاکەی چوو بۆ گۆشەی دوو جۆگە، دوو جۆگە شوێنی فێرکردنی قوتابییەکان و بە شویڵێکە خەیزەرانێکەوە گەڕایەوە، ئەو قوتابیانی کە نیان دەتوانی بە باشی تەرکیز بکەن ترسان و دەستەکانیان بۆ سەرەوە بەرز کردەوە مامۆستا لەوانە نزیک بۆەوە و بە شوڵەکەکە سێ دانێ کێشا بە لاشانی هەریەکێکیاندا نووسەر کە بۆ یەکەمین جار ئەم دیمەنەی دی ئەم کارەی بێهودە و چاخناوە ڕاستیانە هاتە بەرچاو بەڵام دواتر تێگەیش کە زۆربەی جار پێویستە ئازارە گیانییەکان بگۆڕێن بۆ ئازاری جەستەیی تا بتوانرێت پەی بە زیانەکان ببرێت. لە ڕێگەی سان ژاکدا ڕاهێنانێ فێربوو کە دەبوو نینۆکی پەنجەی دۆشاومژەی لە گۆشەی قامێکدا گەورە بچەقێنێت، ئەو دەبوو ئەم کارە ئەو کاتە ئەنجام بدات کە بیرگەلێکی ناڕەحەتێکی لە مێشکیدا هەبوو.